هەزار و چوار سەد و حەفتا و پێنج ی زەینی هەتا هەزار و پێنج سەد و شەست و چوار ی زەینی. هونەرمەندی چەرخی ڕاپەڕین میکائیل ئەنجلۆی مەزن بە مەردێکی هەڵکەوتوو دادەنرێ لە مێژووی هونەرە بینراوەکاندا. نیگارکێشێکی زەیتی، پەیکەرتاش ئەندازیارێکی ساختمانی واڵاکار بووە. ئەو کارە نایابانەی کە بۆی بەجێ هێشتووین بە ڕادەیەک ئەوەندە مەزنە کە زیاتر لە چوار سەدەیەک دەبێت کاری کردووەتە سەر بینەران. دۆخێکی زۆر کاریگەری هەبووە لە پەرەپێدانی هونەری نیگارکێشان و پەیکەرتاشین لە سەرانسەری ئەوروپادا. ئەم هونەرمەندە مەزنە ساڵی هەزار و چوار سەد و حەفتا و پێنج ی زەینی لە شاری کاربیس لە ئیتالیا لەدایک بووە کە نزیکەی چل میل لە فلۆرەنساوە دوورە. بلیمەتی و بەهرەی هەر لە یەرایی تەمەنیدا دەرکەوتووە. لە تەمەنی سێنزە ساڵیدا بووە شاگرد لای هونەرمەندی نیگارکێشی بەناوبانگ جیرلان دایۆ لە فلۆرەنسا، لە تەمەنی پانزە ساڵیدا لۆرەنزۆی میری فلۆرەنسا هێنایە کۆشک و لە نێو بنەماڵەکەیدا داینا و گوزەرانی دەکرد. ئیتر هەر لەوێ مایەوە و زۆر بە ناز و خزمەتیشەوە دڵنەوایی دەکرا. زۆربەی ڕۆژانی بە هاتوچۆی ڕۆما و فلۆرەنسا دەبردە سەر. بەرە بەرە ناوی کەوتە ناوانەوە تا وای لێهات پاپا و میر و دەسەڵاتدارەکان داوایان لێ دەکرد بۆ نەخشاندنی کارە هونەرییەکانی. ئا بەم چەشنە و بە ڕەبەنی ژیانی گوزەران دەکرد تا لە شاری ڕۆما کۆچی دوایی کرد بەر لەوەی مۆمی هەشتا و نۆ ساڵی بە کەمێک هەڵبکات. هەرچەندە میکائیلانجلۆ زۆر باڵا و هەڵکەوتوو بوو بەڵام نەدەگەیشتە پایە و هونەری لیۆنارد دافنشی کە ئەویش یەکێک بوو لەو کەڵە هونەرمەندانەی ئەو سەردەمە و هاوچەرخی میکائیل ئەنجلۆ بەڵام بە تەمەن گەورەتر. فرە هونەرییەکانی میکائیل گەیشتبووە ڕادەیەک کە سەرنج ڕاکێشتر بێت لە لیۆنارد دافنشی، چونکە تاکە هونەرمەندێک بوو کە گەیشتبووە ئەو پەڕی بەرزی لە چەند بوارێکی هەمە جۆردا. گەر ڕچاوێکی کارە مەزنەکانی بکەین بۆمان دەردەکەوێ کە لە نیگاری زەیتیدا لەو پەڕی بڵندیدا پۆلێنراوە، ئەویش لەبەر جۆر و بە پیزی کارە نەمرەکانی و ڕەنگدانەوەی بۆ سەر هونەرمەندانی دوای خۆی. ئەو کۆمەڵە گەچ نیگارییانەی کە لە سەر دیوارەکان و بن میچەکانی کە ناسراوە بە فریسکۆ کە نشتەی سستین دا لە ڕۆما کردوویەتی، یەکێ لە مەزنترین دەسکەوتە هونەرییەکانی گشت سەردەمێک دادەنرێ. لەگەڵ ئەمانەیشدا پەیکەرتاشێکی زۆر لێهاتوو بوو. زۆر لە ڕەخنەگرانی هونەر بە مەزنترین پەیکەرتاشی دادەنێن تا ئێستا ئەو پەیکەرانەی داوود و موسا و بیتای بەناوبانگ لە ڤاتیکان بەڵگەیەکن بۆ مەزنی ئەم هونەرمەندە بێ هاوتایە. میکائیل ئەنجلۆ بە ئەندازیارێکی ساختمانیش دەناسرێت. لەو دەستکەوتە مەزنانەی لە ساختماندازییدا، واتە ئەندازەی ساختمانی، لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە، ئەندازەی ساختمانی واتە هندسە المعماری. کۆتایی پەراوێز. نەخشاندنی کەنشتە بەناوبانگەکەی ئالمەدیشیە لە فلۆرەنسا، چەند ساڵێکیش مایەوە بە ئەندازیارێکی کارا لە نەخشاندنی کەنشتەی قەشە پەترۆس لە ڕۆما. هەروەها بە هۆزاننووسێکی ناسکی بەرز دادەنرێ. لە ژیانیدا چەندین چامەی داناوە، ئەوەی کە پێمان گەیشتبێ خۆی دەدا لە نزیکەی سێ سەد چامە.